ئیمشۆکەش باس لە بابەتێکی دیکەی ژینگەیی دەکەین کە مەبەست تێیدا پارێزگاریە لە ژینگەی خۆمان و ژینگەی دەوربەرمان باسمان لە شەڕی پلاستیکە لەگەڵ ژینگە سەرەتا دەبێ بزانین پلاستیک چییە کە ئێمە ئەمڕۆ بە شەڕێکی بە شەڕکەرێکی ناو دەبێن لەگەڵ ژینگە بۆچی ئیمڕۆکە بۆتە جێگای باس و خواز لە نێوەندە ژینگەیەکانی جیهان زیانەکانی پلاستیک چییە هەروەها دەوڵەت دەتوانێت چی بکە بۆ کەمکردنەوەی ئەم زیانانێک کە ڕوبەڕووی کۆمەلگاکانی ئێمە دەبێتەوە بازار و دوکاندارەکان کە پلاستیک لە لایوان بازاری گەرمە چۆن دەتوانن کار بکەن بۆ کەمکردنەوەی ئەم دەردە بۆ ژینگە ئەم پرسیاران و چەندی پرسیارەدی ئاراسی مامۆسای بەڕێز مامۆستا ڕەحمانەکەین مامسا بابەتی ئەم شۆشمان هەر زیاتر بابەتش پسپۆڕی بۆ جەنابان سەرتا ئەمە پێویستمان بۆ هەیە بزانین پلاستیک چێکە ئەمڕۆ من ناوم لێنەکە شەڕ لە گەژیکەکە بسم الله الرحمن الرحیم ئەڵێن پلاستیک بۆیە ناوی لە شەڕکەر زیاترە ئەڵێن پلاستیک دوژمنی ژینگەیە دەبێتە پلاستیک کەەوە بەڕاستی توان بڵم جێگەی باسە کە پسپۆڕانی بواری کیمیا قسەی زیاتری لەسەر بکەن بەڵام ئێمە ئەوەندەی دەڵێن ئەم پلاستیکا لە ڕووی ژینگەیەوە بۆ ئێمە گرفتەکەی لەوەدایە کە دواجار و دوای بەکارهێنانی ئەم پلاستیکە زۆر درەنگ شی دەبێت بەڵ لەبەر ئەوەی زۆر درەنگ شی دەبێتەوە ڕەنگە سەدان ساڵ بخایەنێ لە ژێر خاکدا بمێنێتەوە و زۆر گرفتمان بۆ دروستکە و لە ژینگەدا بمێنێتەوە چونکە ژینگە خی گەورە بە جۆرێک دروستی کردووە کە تایدا هەموو مادەیەک لەو مادانەی کە لە ژینگەدا هەن دوجار کە دەتوێنەوە یاخود شی دەبنەوە نابنە زیانێک بۆ خاک و بۆ ژینگە بەڵام پلاستیک درەنگ زۆر درەنگشی دەبێتەوە کە بەڕاستی تەمەنی چەندین نەوەی یەک لە دواییەکی دەوێت ئەم مادە سەتایانی کە لەم پلاستیکانەدا هەن وەکو پۆلی ئەثیل و ئەوانە دواجار لە هەر مادەیەکە ئاماژەی پێ ئەکرێ بە PET کە چەنە ژمارەکەی دواجار دێنە سەری باسێکین کاریگەری بەسەر ژینگەوە چییە ئەو ژمارەیە بۆیە ئێستاکە ئەم باسە دەکەین چونکە ڕۆژگاری ئەمڕۆ هیچ ڕۆژێک وەکو ئەمڕۆ نەبووە ئەمڕۆ گرفتێکی گەورەی ژینگەیی بۆ جیهان دروست بووە ئەویش لە ئەنجامی ئەوەی کە وڵاتان زۆر مادەی هەرزان فرۆش و هەرزان بەها ئەخەنە بازارەوە لە ڕوویەکەوە هەرزانە ئەڵێن بۆ خەڵکی هەژار باشە بەڵام بە چەندین ئەوەندە زیان ئەگەینێ بە تەندروستی ئەم خەڵکە هەژارە چونکە ئەم مادە پلاستیکیانە جاران نەبووە ئێستاکە کە دێت بەکارەهێنرێ پلاستیک بەسوودە بۆشتی ئەگەر سوودێکی هەبێ لە چاو شیبوونەوەکەی سووری زۆر کەمە یاخود نیەتی یاخود دوژمنە یاخود وەکو شەڕکارێکە لەگەڵ ژینگە بەڵام ئەمڕۆ ئاوی تێدا دەخورێتەوە ئەمڕۆ شربەتی تێدا دەخورێتەوە ئەمڕۆ شیری هەر تێدایە زۆر ینی دەبێ پلاستیکە بینی ئەمڕۆ هەندێک خواردەمەنی تێدایە دەرمانی تێدایە جۆرێک لە جۆرەکانی وا بڵێم چی زۆربەی جۆرەکانی شامپۆ هەر لە پلاستیکدای ئەمانە هەمووی تا ئەوێ ڕاستە ئەم مادانە وان لەم دە بە پلاستیکانە ئەم دە بە پلاستیکانە ئەوانەی کە بۆ خواردن و خواردنەوەن هەرەبێ بۆ یەک جار بێ بەڵام گرفتەکە لەوێەوە دەستپێکە کە ئەمما دە پلاستیکیانە جارێ پێش ئەوەی باس لە زیانە ژینگەیەکانی بکەین لە ڕوویشی بوونەوە هەر لە ژیانی ڕۆژانە و لەم سەتایەنەدا خەڵکێکی زۆر بە هەڵە بەکاری دێنن کە ئەو مادە پلاستیکیە بۆ ئەوە کراوە بۆ یەک جار ئەو ئاوەی تێدایە و دوجار فڕێ ئەدرێ فڕێدانەکەشی چۆنە لە وڵاتان کۆ دەکرێتەوە کە کۆ دەکرێتەوە چارەسەر دەکرێت جارێکی تر دروست دەکرێتەوە یان هەندێ مادەی تێکەڵە کرێ ئەکرێ بە شتێکی تر بەستە لای ئێمە هێشتا چونکە ئەو ڕۆشنبیریە نییە هێشتا ئەو کارگانە نەهاتوونەتە ئارا کە لە خەڵک ئەم شتانە بکڕنەوە بۆ ئەوەی کە خەڵک بەکاری نەهێنێ دەبینی دەبەیەکی ئاو بۆ ئەوە کراوە یەک جار بخورێتەوە بەڵام مناڵێکی فەقیر یا لەبەر هەژاری یا دایکی یا باوکی جارێک ئاوی بۆ تێکەنەوە دوو سێ چوار پێنج ڕەنگە هەفتەیەک ڕەنگە دە ڕۆژ هەمان دەبە کۆنەکە هەموو ڕۆژ ئاوی ماڵی بۆ تێبکەن بیوا بۆ قوتابخانە ئەمە بۆ ئەوە دروست نەکراوە پاش ئەوەی کە کرایەوە بە مادەیەک ڕووپۆش کراوە لە ناوەوە ناوپۆش کراوە ناوەوەی ئەم دەبانە کە بۆ یەکجارە پاشان کە کرایەوە و کارلێکردنی کرد لەگەڵ هەوادا و ئاوی تری تێکرێ بۆ جار و دوان و سیان و چۆر لە زۆر وڵات نمونەی بەڕازیلمان هەیە نمونەی حتا دوبەی بەو دەوڵەمەنیە خەڵکی هەیە بە بە هەڵە بەکاری هێناوە کە بۆتە هۆی مردنی هەندێک کەس ئەوە ئەوە نمونەیە لەسەر ئەوەی کە ئەم مادانە دواجار چۆنیەتی مامەڵەکردن لەگەڵ یا و چۆن بەکاری بێنین ئەمە گرفتێکە و دواجار چۆن شی دەبێتەوە چۆن فڕی دەین و چۆن مامەڵیکەین بەڕاستی لەوێەوە ئەبێ باستە پلاستیک ئەکەواتە دەردێکەوە ئێوە ئیمڕۆ توشمان بە تووشی بۆ ئەوە ئەو هۆکاری بۆچی ئەگەڕێت و بەڕای جەنابان نەبوونی هۆشیاریەکە یاخۆ ئێستا ئەمە بەکارهێنانی پلاسیک بۆتە کولتورێک ناو ئێمە پێشتر ئێمە بینیمانەکە سەبەتەی بە بابەتی دیکە دروست کرا بۆ بەردمان نەکرد ئەمڕ بۆ تە کولتور ئەمە لەوە سەرچاوە دەگرێت کە کاتی خۆی وتمانیانی ئەڵێن بۆ هەمیشە ئەڵێن ژینگە و پەرەپێدان ژینگە و گەشە پێدان ئەمە لە ڕووی گەشە پێدانە ئابوووریەکە لە ڕووی ئابوووریەوە بۆ وڵاتان قازانجە مادەیەک زۆر هەرزان بەها چەندجار دووبارەیەکەنەوە دروستی ئەکەنەوە ئەیفرۆشن بە خەڵکێک خەڵکێکیش پێی وایە هەرزانە بەڕاستی مەشتێکی جوانە لەم هەموو وڵاتە دوورەوە تا ئەگاتە ئێرە لێرە بەم نرخە بفرۆشرێ ئەبێ لای خۆی چەنی تێچوو بێت هیچی تێ نەچووە مانای وایە ئەمە لە ڕووی ئابووریەوە بە تایبەت وڵاتێکی وەکو چین کە یعنی زیانی گەورە لە هەموو دنیا ئەدا بەڕاستی لە ڕووی ئابووریەوە ئەم شتانە هەمووی دروست دەکا و ئەینێرێ و وڵاتانیش بەکاری دێنن بە تایبەت چینی هەژار و خوار ناوەند بەکاری دێنن خەڵکێکی دەوڵەمەنیش بەکاری دێنێ بەڵام بە هەڵا چونکە نازانە زیانەکانی پلاستیک چەند زۆرن سەرنجام ئەم گەشە پێدانە لە ڕووی ئابووریەوە قازانجە بۆ وڵاتان بەڵام بۆ ژینگە زەرەرە چ لە ڕووی تەندروستی چ لە ڕووی دوجار چۆنشی دەبێت ماوسە با بە دوای زیانەکانی بگەڕ زیانانێکە مادە پلاستیکەکان بۆ ژینگە و مرۆڤ دروستەکە کامانن ینی با لە ڕۆ تەندروستەکەش پێدا ئەگەر بڵێن زیانەکان زیانەکان تەندروستین ژینگەین زۆر دوور درێژە بنەوە بەڵام ئەتوانین بە شێوەیەکی گشتی دابشیکەین بۆ بەشی ژینگە و بۆ بەشی تەندروستی بۆ بەشی تەندروستی کە ئەمە دەتوانم بڵێم زیاتر جارێکی تر پسپۆرانی بواری کیمیا پسپۆرانی بواری تەندروستی ئەتوان قس بەرنمەی تری لەسەر بکەن قسێ زیاتری لەسەر بکەن چونکە ئێمە لە بەشە تەندروستەکە بەس ئاماژە ئەەکەین چونکە پسپۆڕێتی ئێمە نییە بۆیە ئەبینی لە وڵاتی گرتوەکانی ئەمریکا مەسەن بۆ نمونە خستەخانەیەکی وەکو هۆپکەینس ینی بۆی دەرکەوتووە لە ئەنجامی پشکنینی ئەو نەخۆشانی کە دێنە ئەوێ بەهۆی مادە پلاستیکەکانەوە تووشی ئەو نەخۆشیانە بوونە دەرەکەوێ بەشێکی زۆری ئەم نەخۆشیانە لەوە سەرچاوی گرتووە کە زیاد لە جارێک بەکارهێنانی ئەو مادە پلاستیکیان هەنی مادەیەکی پلاستیکی منە دەبێت کەوتمان ئاوی تێدایان شیری تێدایان شربەتی تێدایان دەرمانی تیایان ئەم ئەمانە خۆی لە خۆیدا کە جارێکی تر بەکارە هێنرێتەوە دوو جار و سێجار شتی تری تیەکەیت و ئەی خۆیتەوە ئەڵێ مادەم شیری تیا بۆ قەچێکە ئاویشی پێ خۆمە جارێت ئەڵێ مادەم ئاوی تیا بووە جارێکی تریش ئاوی تێ خەمەوە ئەی خەمەوە فرێزەر باب بێ بە بەفر یا بێتە ئاوێکی سارد ئەمانە هەمووی زۆر هەڵی گەوران کە نابێ ئەمانە جارێکی دی ئاوی تێ بکرێتەوە بخرێتە فرێزەر و بخرێتە سەلاج و جارێکی تر بەکار بهێنرێتەوە ئەوە تا نمونە زۆرن کە نەخۆشی زۆری دروست کردووە کە من نامەوێت ناوی نەخۆشیەکان بەرم چونکە جارێکی تر ئەوە پسپۆڕێتی ئەمە نییە بۆ ئەوەی هاوڵاتیش لە ڕادەبەدەر ترسی بۆ دروست نەبێ بەڵام لە ڕاستیدا هەیە ئەو ئەو بەجێ دێڵین بۆ خەڵکێکی تر کە قسەی لەسەرکەن کە ئەو مەسلەیەکی یەکجار ترسناکە لە ڕووی تەندروستیەوە ئەم کوپانی ئەمڕۆ هەیە کوپی پلاستیک هەیە خەڵک ینی ئاوی پێخواتەوە کوپی پلاستیک هەیە دێت چای گەرمی تێکەن کە مەهڵەیەکی یەکجار گەورەیە قابی پلاستیک هەیە کە خەڵک چێشتی گەرمی تێکا شلی گەرمی تێکا برنجی گەرمی تێکاوە نیە خواردەمەنی گەرم ئەخاتە نێو ئەم ئەم کاسە پلاستیکانەوە ئەمانە هەمووی کارلێکەکەن لەگەڵ ئەو پلاستیکان و دوجار زیان بە ئەو مرۆڤ ئەگەێنێ مەمەی مناڵ کە مادی پلاستیکین ئەوان دەرکەوتۆ زیانەکانیان چییە یان جاران ئەگە مناڵێک ددانی بەهاتایە لە تێک گۆشتیان پلێ گۆشتیان بۆ سوورە کردەوە و ئایان خستە بەردەستی بۆی کە بخاتە بینی پووکی دانەکانی بۆی کە دانەکانی دەرچەوە نیە ئێستا ئەوە ناکەن کەەوە ئەوە پێی ئەوە بە بڵێن چارەسەرێکی سروشتی زۆر ڕاستەقینە و چاک بوو ئێستا دێن لە بازارە پلاستیکێکی چی بڵێ پارچە لاستیکێکە کڕن ئەدەن دەستی مناڵ بۆ ئەویکە بەکاری بێنێکەوە بەڕاستی دەردێکی یەکجار کوشندێ یەکجار ترسناکە کاریگەری هەیە بەسەر زیرەکی و بەسەر ئەقل و هۆشی مناڵیشۆ جارێکی تر چونکە ئەو ئەم پۆلی ئەثیلانی کە لەوانەیە هەیە ئایا جۆری ئەو پلاستیکە کامە یەکە دووە سێ چوارە پێ شش حوتە هەموو ئەمانە پلەن پۆڵێن کراوە ئەو پلاستیکە هی کامێتی کامی بۆ ئەو مناڵە ئەبێ کامی بۆ گەورە ئەبێ کامی بۆ خواردن ئەبێ کامی بۆ شتی تر ئەبێ بەرو ئەمە مەسلەیەکی یەکجار گرنگە ئەمانە هەمووی زیانی یەکجار گەورن کە لە ڕووی تەندروستیەوە لە ڕووی ژینگەیەوە وتمان ئەم مادە پلاستیکیانە فڕێدرێن کە فڕێدرا دەبەی ئاوە قابی خواردن و خواردنەوەیە هی شیرە هی شربەتە چزانم نەعلی کۆنا ئەمانە هەمووی پلاستیکن فڕێدرێ ئەم فڕێدانە دوجار فڕێدرێتە شوێنێک کۆچێتە ژێر خاکەوە کە چۆ ژێر خاک دوو گرفتی گەورەمان بۆ دروستەکە یەکیشان لە ڕووی کشتوکاڵەوە کە ئەو ڕووبەرە فراوانەی کە مادەی پلاستیکی لە ژێرا فڕێ ئەدرێ دواجار هەر بیکەی بە کشتوکاڵ ڕەگی ئەو ڕووەکانە کەدا دەبەزێ تووشی ئاستەنگە بێ لەگەڵ ئەو مادە پلاستیکانی کە بە 300 ساڵیش ناتوێنەوە ئەو کاتا گرفت بۆ کشتتوکال دروستەکە یان ئەگەر پاش چەندین ساڵ ئەو شوێنە کرا بە خانوبەرە ئەو خانووبەرەیە چینەکانی زەوی بە جۆرێک لە سەریەکەن کە دواجار کاتێک تۆ بناغی خانوویەک دروستەکەی ئەچیت پشکنینی پۆکەی لەت لە تاقیگەی ئەندازیاری دەرەکەوێکەوە ئەو ئەو گڵە توانای ینی بەرگری چەندە بۆ ئەو بینایی کە لەسەری دروستەکەی بە پاوەند لەسەر فوت دوجا یا بە هەر شتێکی تر بە کیلوگرام لەسەر ئەوە بەتەن لەسەر مترسێجا بە کیلوگرام لەسەر مەتری سێجا یان سانتی ئەمانە هەموویە بێت ئەو ئەو بەرگریە ئەو مقاومێ بدۆزیدەوە بەڵام ئەو گڵی کە تۆ وەری ئەگری ژمارەی ینی وە بڵێم بەرگری ڕاستەقینەکەت ئەداتێ بەڵام دووچینی تر لە ژێر ئەوە مادەی پلاستیکی فرەدراوە ئەو کاتە ئەو خانوو ئەڕوخێ چونکە ئەو مادە پلاستیکیە حسابی بۆ نەکراوە کە لە خوارترا هەیە نەدۆزراوەتەوە بەڵام کەوتۆ لە ژێر و کاوت ئەمەش گرفتێکی تری ژینگەیە چونکە بە سەدان ساڵ ئەم ئەم مادانە ناتوێنەوە ئەم مادە پلاستیکیانە لە علاگەی نایلۆنەوە بیگرە لەو شتانی کە لە نایلۆن دروستکراون لە هاوی نادیمەنی شارەکان هەموو ناشرینەکەن یعنی شارەکانی خۆمان و عێراق و وڵاتانی عەربی و ئیسلامی ببینە لە هاوینە یعنی لەگەڵ بەس لەگەڵ ساکارترین نەرمەبایەک و ڕەشەبایەکە علاگەی ڕەش و علاگەی نالۆن بە ئاسمانەوە ئەبینی ئەمە تاوان خۆی بۆ خۆی دیمەنێکی زۆر ناشرینە لە زستانە چی ڕۆدا لە زستانە گرفتێکی ژینگەی تر ڕۆدا کاتێک کە ئەم هەموو نایلۆن و پلاستیکە لەسەر زەوی فڕێدرێ لەگەڵ بارانی باراندا و چەند ئاژەڵێ مەڕ و ماڵات ئەخنچێن لە ئەنجامی ئەمەدا تەنانەت ئەگەر ئەمە بڕاتە نێو دەریا بەپی ئامارەکانی بەرنمەی ژینگەی نەتەوە یەکگرتوەکان هەموو ساڵێک یەک میلیۆن یەک میلیۆن ئاژەڵی دەریایی دەخنچێن لە نێو دەریادا چونکە ئەم مادە نایلۆنانە ئەکەونە نێو دەریا و ئەوانش قوتێ دەن و ئەیخۆن وازان خواردن و دوجار ئەخنچێن میلیۆنێک ئاژەڵی دەریایی گیانەوەری دەریایی ئەخنچێت لە ساڵێکە بەهۆی مادەی پلاستیکی و بەهۆی نایلۆنەوە ئەمانە هەمووی بەسەریەکەوە ئەو ئەو زیانانن کە مادە پلاستیکەکان دەیگەێنن بە ژینگە بە شێوە بە کوردی مامسە دەوڵەت دەتوانێت چی بکە بۆ کەمکردنەوەی ئەو هەمە زیانێک کە ڕوبەڕووی ژینگە و مرۆڤە بێتەوە ئایا دەکرێ یان ئێستا خۆت باسی ئەوە کرد کە پێویستە ئێمە سەرەتا بزان زیانەکانی لێرە پێویستمان بە یاسا هەیە بتوانین حکومەکاری لەسەر بکە یاخو هەرخۆی ڕاستەخۆ بێتە ناو مەسلەکان کە وەزارەتی کشتتوکاڵ قسەی لەسەرەکە چووکەوکو باسم کرد ئەم مادانە دەبنە هۆی ڕاگررتنی گەشەکردنی ڕووەکەکان کاتێ دەخرێنە نێو چینەکانی گڵەوە وەزارەتی ئاوادانکردنەوە قسەی لەسەرەکە چونکە دوجار ئەمانە دەبنە کاریگەری خراپیان دەبێت لە داهاتوو بۆ گشت ئەو بینایانەی کە لە داهاتوودا دروست دەکرێن لەسەر ئەو زەویانەی کە لە ژێریاندا ماوادی پلاستیکی فرەدراوە ئیتر ئەمانە هەر کەسێک و هەر وەزارەتێک لە لای خۆی و قسەی لەسەرەکە بۆ چونکە ئێمە گەر ڕۆژێک وەرگین ساڵێک وەرگرە مانگێک وەرگرە ڕێژەی سەدی خاشاک و زبڵ و خۆڵ لە هەر شارێک و وڵاتێکدا چۆنە تا ڕادەیەکی زۆر یعنی دەرکەوتووە لە سەتاچلی مادەی ئۆرگانیە کەوتەمان بێ جاری تر قسەی لەسەرکردن مادە ئۆرگانەکان بە خواردن و خواردەمەنی کە فڕێدرێ یە لە سەتاچلی پاشەڕۆی خاشاکی یا زبڵ پێکەێنێ بەس لە دوای ئەو پلاستیکە یعنی ڕۆژانە و مانگانە و ساڵانە بە ڕێژەی سەدی وەریگری لە سەدا پازدە لە سەدا پازدەی ڕێژەی ئەو خاشاک و زبڵی کە فڕێ ئەدرێ ڕۆژانە لە شار و لەگە ڕەکەکاندا بریتە لە مادەی پلاستیک ئەمما دە پلاستیکە لە 150 کەم نییە چونکە بەبێ مامەڵەکردن فڕێ ئەدرێ دوجارۆک و باسمان کرد چۆن ئەشاردرێتەوە لە چۆ فڕێ ئەدرێت چۆن تێکەڵی ئاو دەبێت دەریا دەبێت تێکەڵی ڕووبار دەبێت تێکەڵی ژێر خاک دەبێت ئەمانە هەمووی لێرەوە کاریگەریانە بۆ نمونە بزانە ئەم هەموو علاگە نایلۆنی ڕۆژانە خەڵکە چێ شتەکرێ و نایلۆن علاگە دوانسیان چوار ئەبنی بەکاری لە ڕادە بەدەر خەڵکی حەزی لێ خەڵکی لە ڕادە بەدەر حەزی لەیەکەوە گرفتێکی یەکجار گەوری علاگەی نایلۆن کارە ساتێکە لەم ساڵانی دوایی لەبەر هەرزانی لەبەر لەبەر بەرژەوەندی ئابووری وڵاتان ئەمە پیا بووە ئەجنا لە وڵاتانی تر باجی لەسرە ئەو کەسی کە علاگەی نایلۆن دروستەکە و بەکاری ئەهێنێ بۆیە بە پێی گۆڤاری ژینگە و گەشە پێدان ئەلبی ئەوە تەنمی لوبنانی لە مانگی دەی ساڵی 2010 دەرکەوتووە لە عێراقەوە تا مۆریتانیا ئەم 22 دەوڵەتە عەربیە لە یەک ساڵدا 25 ملیار میلیۆنە 25 ملیار علاگەی نایلۆن بەکار هاتوو لە ساڵێکدا ئەخر 25 ملیار زۆر زۆرە 25 ملیار علاگەی نایلۆن بەکارهاتوو چی لێکا خەڵک ئەی خاتە نێو خاشاک و زپڵەوە ئەڕاتەوە ژێر خاک و ئاو ئەوانە یاخود لە بە شێوێک لە شێوەکان فڕێ ئەدرەوەکو باسم کرد لەسەر جادە و لەسەر شقامەکە 25 ملیار لە یەک ساڵدا بۆ 22 دەوڵەت ئەگەر دابەشی شی بکەی بە شێوەیەکی یەکسان کەوانە بەڵام هەر بۆ ئاسانکە ئاسانکاری زیاد لە ملیارێک لە هەر وڵاتێکا بێ بەکار هاتبێ کەمە بەڕاستی کارەساتە بۆیە ئەمە مەسلەیەکە دەوڵەت لێرە و دێتە ناو مەسلەکەن بۆیە بینی وڵاتان لەسەر دروستکردن و هاوردەکردنی بەپێی یاسا ڕێگریەکەن فەەنسا فەەنسا ڕێگریەکە لە بەکارهێنانی نایلۆن بۆ خواردن و خواردنەوە و ئەم بابەتانە یا بۆ بەکارهێنانی وەکو علاگە هەڵی گریت و شتی پێبەریت و بهێنی بۆ خواردن و خواردەمەنی ڕێگریەکە لە مەسلێ وڵاتی تریش بۆی دەرکەوتو وڵاتی وەکو ئۆغندا وڵاتی وەکو کینیا تەنانەت وڵاتێکی وەکو بەنگلادیشیش بۆ چکە بەنگلادیش وڵاتێکی هەژارە تاڕادێک بە ژماری زۆری زیاد لە 120 میلیۆن کەس ئەگەر ئەم هەموو علاگە نایلۆنە بەکاربێن ئەوان چەند میلیار ئەبێ بەکاربێن لە ساڵێکدا لە بەرۆ کارەساتی گەوریان بۆ دروست دەکات لێرەوە ئەو وڵاتان ئەویان کردو یان وڵات دەوڵەتان دێن باجدا ئەنن چه کارگەی دروستکردنی نایلۆنی هەیە باجی لەسەردانن چونکە گرفت بۆ وڵات دروستەکە کە باسیان دانا توماتیچێن پلاستیکە گرانە گرانە بێ کە گرام و خەڵک بەکاری نانی لێرە بۆ دەرەکەوێ مەسلەی ئەوە چێ ئێرلندا ئێرلندا وای کردو ئایرلندا هاتووە باجی لەسەر گشت ئەو کارگانە داناوە کەوا دێن پلاستیک دروست دەکەن یان تۆ توانی مەسەەن دەوڵەت وەکوتم بڕیار با لەسەرچی زیاد لە کارگەیەک کارگەی زۆر هەبێ بۆ دووبارە دروستکردنەوە پێڵن کارگەی ڕیسایکلینگ ڕیسایکلینگ ئەوەیە کە تۆ ئەم ئەم مادە پلاستیکانە کۆکەیت و دووبارە بەکاری دێنیتەوە بەڵام خۆ نابێ خەڵک نعلی پلاستیکی فڕێداوە کە خراپترین جۆرەکانی پلاستیک و چەند جارە بەکار هاتووە بەکار بهێنرێتەوە بۆ دروستکردنی شتێکە تۆ خواردنی تیا بخۆی بۆیە جۆرەکانی پلاستیک پۆڵێن کراون لەبەرەوە کاتێکاڵێم زیاد لە زیاد لە کارگەیەکمان پێویستە وەکو چۆن تۆ کارگەی ریسایکلینگت پێویستە بۆ دووبارە بەکارهێنانەوەی کاغەست جارێکی تر بەکاری بێنیتەوە دروستی کەیتەوە پاکی کەیتەوە یاخود ئاسن یاخود ئەلمنیۆم یا هەر مادەیەکی تر پلاستیکیش هەر بە هەمان شێوە پلاستیک بە پۆڵێنکردنی جۆرەکانی پلاستیک ئەبێ زیاد لە کارگەیەکمان هەبێ بۆی ئەم پلاستیکە زۆرە دوجار خەڵک ئەگەر زمانی خۆشی مەسلەیەکە بوو وەکو بابەتی چۆن ئەڵێ بابەتی فرۆشتن ینی زبل و خاشاک خۆی لە خۆیدا پاراکە یانێک ئەم پلاستیکە بە خەڵک بوترێ هەر کەسێک ئەوەندە بطلی دەبی ئەوم بۆ بێنێ ئەوەند هەر بطلێک ئەوەندە بەرامبەر بەوەندە پارە هەر مناڵی گەڕەک ئەم بوتڵانت بۆ ناهێڵێ هەر کەسێکە مناڵێک شربەتێکی خوار بتڵێکی بەکارهێنا ئاو و ئەمانە خۆی هەڵێگرێ هەڵی ئەگرێت چکازانە پارە ئەک دوجار ئەمانە مەسلەیەکی یەکجار گرنگن ئەکرێت قسەی لەسەر بەڵسە خۆمان نەزان کە پلاستیک لە بازارەکان زیاتر کاری لەسەر دەکرێت دەکرێت دەفرۆشتێت دوکانەکانی لە ئێمە کار لەسەر سوپەرمارکێتەکان مامەڵە بە پلاسیک ئەدەن مواد ناو پلاسیک دائەنێن ئایا مامۆستا ئەوانە چیان پێکرێت لەکەم کردنەوەی پلاسیک ناو بازارەکانە یان زیان پلاسیک لە بۆ کۆمەڵگا ڕاستە ئەوە بەم حاڵەتان ئەکرێت یەکەم ئەبێت ینی هاندانێک هەبێ لەلایەن ئێستا باسی سۆپەرمارکێتەکرێت ینی تۆ لە وڵاتی ئێمەشە ئێستاکە ینی بێ لە سەرەوە دەست پێ بکەین لە سەرەوە تۆ سۆپەرمارکێتێک تێ لە خواری ئەوە مینیمارکێتێک تێ کە زۆرن لە سەروی ئەوانی شەو ڕەنگە گێگا مارکێت دەبێکە و گێگا مارکێتانە لێرە نین لە دەرەوەی ڕەنگە لە تورکیا بن یعنی ئەم سوپەرمارکێتانە ئێمە بەشی زۆریان ئاعتیما دەکەنە سەر چەند گێگا مارکێتێک کە لە خۆیان گەورەترە لە تورکیا بێ لە ئیمارات بێ لە دەرێ بێ لەەوە شتی تری بۆ دێ ئەبێ ئەو ئەزبوونەش لەوەوە بێنین بۆ سوپەرمارکێتەکانی خۆمان تەمەنیشی زۆر هەر تەمەنی بەو حاڵەتە دەبێت کە دوجار فرێشت دا دەتوێتەوە قماشە ینی شی دەبێتەوە کەشی بۆ وەک پلاستیک نییە کە وەکو علاگەی نایلۆن نییە لێرەوە ئەم مەسلەی مەسلەیەکی گرنگە کە زۆربەی سۆپەرمارکتەکانی دنیا کیسەی گەورەی قماشیان دروست کردووە ئارمی خۆیانی بەسەرەوە لۆگەی خۆیانی بەسەرەوە دەیدن بە خەڵکەکە اینجا کە تۆچی بۆ سۆپەرمارکت جاری دوم هیچ علاگەیەکی نایلۆن بەکارنێنی گشت لەگەڵ خۆتا دوو علاگەی ئاها ئەبەی لەگەڵ خۆتا ئەیبی ئەو شتانی کە هەتێک هەموو یخیتە ناو ئەو ئەخیتە نێو ئەوە ئەوە لەگەڵ خۆتا بێت و علاگەی نالۆنیشت بداتێ ناتەوێ ئەمە ئەمە سەلەیەکی گرنگە بە سۆپە مارکێتەکان ئەکرێ بەکاری بێنن لە زمانی زوو پاشایەتی و تا سەردەمێکی کۆماریش لە عێراقیشدا علاگەی نایلۆن نەبوو علاگەی بابلم چیسەی کاغز هەبوو ینی خەڵک چولێتە ماتی بکڕێ بۆە نەخستا کیسەیەکی کاغەزەوە خەڵک برنجێ کڕی بۆیان نەخستە کیسەی کاغەزەوە خەڵک ئەگە بیویستای ڕۆن بکرێ بکڕێ خۆی قابێکی بردو ئەی کڕی و ئەهێنایەوە ئەمانە هەمووی هەبوون زمانی زوو بۆ چونکە ئەم کاغەزانە بە ئاسادترین شێوە ئەتوێنەوە و شی ئەبنەوە زیان بە ژینگە ناگەێنن ئێستاکە هەموو ئەم شتانە بە تایبەت علاگەی ڕەش خواردنی تێکرێ خواردەمەنی تێکرێ لە هەندێک جار لە بەداخەوە لە لە چێشتخانەکانە ئەنی بینی شتەکان پلاستیکن یاخود ئەو شتانی ئاوی پێخورێتەوە پلاستیکە یاخود کەوچک لە هەندێک شوێن پلاستیکە لە بەرەوەی سەفریە ئێستا لە زۆربەی ئەم کۆبوونەوە فراوانانی وەرکشۆپەکانە ئەم هەموو پلاستیکەی کە ئەهێنرێ ئەم هەموو قابە ئەم هەموو کەوچکە ئەم هەموو کوبی پلاستیەمان هەموو زیانەکانی یەکجار زۆرە بۆ تەندروستی لە هەمان کاتیشدا بۆ ژینگە ئەمە لە ڕویەکەوە کە سۆپە مارکێتەکان دەتوان بگەڕێنەوە سەر ئەو حاڵەتانە مەسەرەن تۆ جاران پاقلاوا تەکری ئەکرایە ناو کارتۆنێکی کاغەزەوە مقبایەک مقاوایەک ینی کارتۆنێکی مقاوایانێکی ینی بەهێزکراو ینی کارتۆن یعنی ئەبێ دووبارە بگەڕێنەوە سەر و حاڵەتە ئەوە هەڵەیە بخرێتە نێو پلاستیکەوە ئەوە هەڵەیە مەسەرەن پاقلاوەیەک لە شوێنێکی دنیاوە پێچراوەتەوە نێردراوە لە نێو مادەیەکی پلاستیکی باغەدایە دانراوە تاوەکو دوو مانگ سێ مانگ ڕەنگە بمێنێتەوە بەو شێوازە ئەوە کاریگەری ئەبێ بەسەر ئەو ئەو مادەیە و ئەو خواردنی کە جارێکتر خەڵقی خۆ بۆیە بچینەوە سەر مەسەلا کارتونانە ئەوە هەڵەیە کە دوکانەکان لە بازارە دوکانەکان لە دەرەوەی سۆپە مارکێتەکان ئاوی داناوە لە نێو دەبە ئێستاکە ئەم ئاوەی کە خەڵکی کڕێوە نیە بەڵام لەبەر هەتاوە دانانی ئەوە لەبەر هەتاو کاریگەری و کارلێکی کیمیاوی دەکات زیانێکی یەکجار گەورە بە مرۆڤ دەگەێنێ ڕاستە لە سەی نووسراوی ئەکسپایرەکەی تاون بەڵام نابێت لەبەر هەتاو دابنرێت خەڵک چۆن جاران بوو زوو بەفر و سەهۆڵی ئەفرۆشت گونیەیەکی تەڕی بەسەر ئەدا ئەگەر دوکانەکان ئەبێوانە بخەنە نێو شوێنی فێنکەرەوە بۆ ئەوەی کە هەتاو لێ نەدا ئەگەر لە دەێ دایناوە نابێ ئەگە دایناوە بێت لە شوێنی فێنکا دایبنێ نابێت لەبەر هەتاوە بێت چونکە تۆ کاتێکە ئیکڕی ئەو کارلێکی کردووە جارێکی تر گرفتی یەکجار گەورە بۆ ئەو خەڵکە دروست دەکەن ئەبێت دوکان و سوپەرمارکێتەکان دەستیان هەبێ لە داهێنانی داهێنان نا لە گەڕانەوە بۆ کەلتورێکی باشی جاران کەلتوری شوشە شوشە ئەو مادەیە کە لە سروشدا هەیە شوشە ئەو مادەیە کە بۆ ئاو خواردنەوە و بۆ چێشتێکردن و بۆ خواردن و خواردنەوە و بپسی کۆلەی جاران و هەموو شوشەیەک هیچ زیانێکی نییە لە ڕووی تەندروستیەوە هیچ زیانێکیشی نیە لە ڕووی ژینگەیە گەڕانەوە بۆ کەلتوری شوشە لە پلاستیکە مامسا بەڵام دەبین ئێساکە کە ئێمە بەواقع دەبین لە بازارەکانمان شوشە گرانە لە هەما کاژە دەبین پلاستیک ئاسانە یعنی هەرزانە بە ئاسانی دەزەکەوێت لە لەو کاتش ئێمە یاسایەکمان نییە کە بازار ئەو بازار دوکاندارەکان ئەوە بکە پەیوەند بکە کە وا بکەن بابەتی شوشەیی بەکاربن ئایا ئەمە پێستمان بە یاسایەکی ژینگەی نیە کە بۆ کەمکردنەوەی ئەو زیانانە خۆمان بخینە یعنی پشت بۆ یاسا بەسین بۆ کەمکردنەوە ئەو زیانانە بە لە عێراقدا یاسای پاراستنی ژینگە پەسەند کراوە لە مێژە لە کوردستانیشە یاسای پاراستنی ژینگە لە 2010 ساڵێکە پەسەند کراوە کەواتە بەپی یاسای پاراستنی ژینگەژە بۆ مەترسیانە بەدڵنیایی بەدڵنیایی ماوە تۆ تۆ لەبەر ڕۆشنایی ئەم یاسایە بڕگەی پلاستیک دەربێنی و لەبەر ڕۆشنایی ئەودا پرۆژە یاسایەک هەبێ ئەنێریتە پەرلەمان و ئیشی لەسەر بکرێ لەو بوارەدا ئەوە جگە لەوەی کە هۆشیاری هاوڵاتی ئەنی هۆشیاری یاسا ئەهێنێتە بەرهەم من و تۆ هزاران کەسی تر لەم شارە هەر شتێکمان بینی پلاستیکە نایکڕین هەر شتێکمان بینی لە شوشەیە ئەیکڕین ئیتر خۆی بۆ خۆی وای لێ دێ کە خەڵک دوورکەوێتەوە لە پلاستیک بەرەو شوشەوێ بە ئەوشەوە ینی جاری وایە هۆشیاری یاسا دروستەکە جاری واشە یاسا هۆشیاری دروست بەڵ مامسە بعد دواتەوەری بەرنمەکەمان لەسەر هاوڵاتی بێ خودی هاوڵاتی چکە ئێمە هەموو بابەتەکانە دوجار دەگەڕێتەوە خزمەتی هاوڵاتی هاوڵاتی چی بکە بۆ ئەوەی کە ئەم شەڕێک کە باسمان کرد لەگە ژینگە هەیە کەمی بکاتەوە مەترسیەکانی لەسەر خۆی نهێلە لەسەر دەورا پشتی نهێلە ئەرچی هاوڵاتی لەم مەسلەدا چیە ئێمە ئەبێ بگەڕێنەوە بۆ چەند شتێک یەکەمیان ئەوەیە کە بەڕاستی ئەوەی کە پێ ئەوترێ پاراستنی ژینگە لە بواری دژایەتیکردنی پلاستیکدا هاوڵاتی پێ ئەکرێ هاوڵاتی پێ ئەکرێ وەکو جاران شتێکی هەبێ چۆ خەڵکی ئەمڕۆ سیارە هەیە جاران خەڵک سیارەشی نەبوو خەڵک ئۆتۆمبیل و هۆکاری گواستنەوەی نەبوو ماڵان جاران کەوە هەموو شتێکی کۆن خراپ نییە هەموو شتێکی کۆن خراپ نییە شتی جاران لە ڕووی ژینگەی زۆر باشترە لە ئێستا ماڵان جاران ئافرەتان یەک علاگەیەکی گەورەی پلاستیکیان هەبوو ئەو علاگەیە ساڵ و دو ساڵ و سێ ساڵیش هەر ئەویان هەبوو کاتی ئەچوونە بازار گشتەکان ئەخستە نێو ئەو ئەیان هێنایەوە هەموو ئەو شتانە لە کاغەزێکە کرا لە زەرفی کاغەز اینجا لەسەر لەو علاگەی کۆ کرایە ئەیان هێنایەوە ئەو کاتە تۆ ئەم هەموو علاگەی ئێستانە بۆ ئێستا خەڵک بەدەستی خاڵیە چێتە بازار لەگەڵ خۆیان بیست علاگە هێنێتەوە ئەمە زیانێکی یەکجار گەوری کەواتە بێن بگەڕێنەوە ئەو کەلتورەی کە ئێمە ئەبێت دوو یا زیاتر یا کەمتر هینێکمان هەبێ علاگەی پەڕۆ یعنی ئەمەی کە پێوترێ چی سەی لە پەڕۆ دروست کراوی زۆر جوان ئەمە لە وڵاتان ئێستاکە بەکاری دێن من ئەم نمونەی کە ئێستا هێناومە لەگەڵ خۆمە ئەمە دیاری وەزیری ژینگەیە خات و کۆیکە یوریکۆ کۆیکە کە چوینە ژاپۆن لەگەڵ گشت وەزیرانی وەزیرانی ژینگەی وڵاتانی عەربی بەڵ جانتای پلاستیک بکڕێ بۆ سۆپەرمارکێت سۆپەرمارکێت بە لۆگوی خۆی لێرە دانێ بەکاری بێنێ و نییە سنتەرەکان شوێنەکان هەموو شتە خەڵکی تر با بەکاری بێنێ بەم شێوازانە دوان و سیانی وات هەیە خەڵک بەکاری دێنێ من لە سۆپەرمارکێتەکانی کوردستانە کەسی بیانیم بینی و دوانی واسیانی وای لە گیرفانە ئەیهێنێ دیج علاگەی نایلۆن بەکارێن و تێکات و ئەیبات و کەواتە ئەمە من نمونەیەکە لەو نمونانەی کە ئەتوانین ئێمە کاریگەریمان هەبێ بەسەر ئەوەی کە بگەڕێنەوە بۆ ئەو کەلتورە کە ئەو مادانە بەکاربێنی هەروە مادەی چیسەی کاغەز کارتۆن ئەمەش مەسلەیەکی یەکجار گرنگە کە ئەتوانین بەکاری بێنی یان جامی ئەو خواردنەوە ئەمانی کە جارم بگەن سەر شوشە یعنی تۆ پەرداختێ پەرداخی ئەم هەمووشتە سەفری لە تەمەڵیەوە هاتووە هەمووشتی سەفری سەفری سەفری مانایەکی تری هەیە کە تۆ گشتی فڕێدەی بۆی کە نەیشووی بەڵام دوجار ئەمە هەمووی دژبنایەتی کردن لەگەڵ ژینگە ئمە ئیلتیزامێکی ئەخلاقیمان هەیە بەرامبەر بە ژینگە لە ڕوێ تریشەوە یاسا ئەبێ ینی بەرپسیارەتی یاساییمانەکەەوە دەسەر ئەگەر یاسا هەبێ بۆ ئەم مەسلێ ئەبێ بگەڕێنەوە سەر کەلتوری شوشە گران نییە ئەمڕۆ لە چاو پلاستیکە کەشەوە ینی خەڵک قابی خواردن و خواردنەوەی شوشە بێ خەڵک پەرداخی ئاو خواردنەوەی شوشە بێ ئەم نەوە عبابەتە بۆ یەک جار بەکاربێنێ هەر ئەو جارێک کە خواردیەوە ئیتر جارێکی تر نابێ بیکاتەوە ئاوی تری تێبکاتەوە شتی تری بکاتەوە بەکاری پەلت بێ بڵێ وەڵام من چایەکە من ناو ئەو مۆئیبم هەر کارەساتە ئەگەر چای گەرم بخیتە نێو ئەوە ئەمە لە ناو بە مادەیەک ناو پۆش کراوە کە ئەو ئاوت بۆ ئەهێڵێتەوە بۆ دوو ساڵ بۆ ئەی باش ئەخرە بێ و مادێچ کە کاتێک کردەوە ئەوە گۆڕە ئەو تێکردەوە بۆ بە گرفتێکی تر بۆت ئەوە بۆ یەک جار ڕاستە بەڵام بۆ دوجار و سێجار کارەساتی گەورە دروست ئەکات. زەیت کە ئێستا لە نێو پلاستیکایە ئەبینرێ ئەوە شتێکی تا ڕادەیەک باشە چونکە ئەو پلاستیکانە دێمە سەری ئێستاکە کە جۆرەکانی چۆنە بەڵام دوجار خۆ ئەگەر زەیت لە قەزدیرە لە لە تەنەکەیا بێ بە کوجاران باشترە تا ئەوەی کە لە پلاستیکا بێ باشترە تا ئەوەی لە پلاستیکا بێ بڵام پلاستیکە کەش ئەگەر جۆری ژمارە پێنج بوو ئەوەی کەسە دێمە سەری باسیەکەم ئەوەش ئاساییە پلاستیک ئەگەر خەڵک هەر نەیکڕێ باشە ئەگەر ناچار بوو ناچار بوو لە ماڵەوە بێ بۆشتی وشکە بەکاری بێنێ پلاستیک ئەگەر کورسیەکە تەبڵەکێکە ئەگەر قوتویەکە ساوەری تێکا برنجی وشکەی تیا هەڵەگرێ بار حاڵ ئەوانە مەسلەیەکی ترن بەڵام بۆ خواردن و خواردنەوە دوژمنی تەندروستی و دواجاریش دوژمنی ژینگێ اینجا هاوڵاتیە بێ ئەگەداری ئەم مادانە بێبزانانی ئەم مادانە لە چی دروست کراون ئەم مادانە هۆشیارەکی ئەبێ لەگەڵا بەکاربێنین ئەگەر شتێک لە ژمارە دوو بوو نابێ بێتە یەک، ئەگەر لە سێ بوو نابێ بێتە دوو، ئەگەر لە یەک بوو بۆ دوو بەکاری بێنی ئەبێ یانی چی؟ سەیری ئەمە هەموو ئەم ئەم دەبە ئاوانە کەوا خەڵک ئاوی تیا ئەخواتەوە خەڵک ئەبێ سەیری ژێرەوەی بکە لە ژێری ئەم دەبە ئاوانە هەموویان لە ژێریانە لە ژێری هەموویانە سێگۆشەیەکی بچکۆلە کراوە سێگۆشەیە کراوە ئەو سێگۆشەیە لە چی پێکاتوە لە سێ خەت ینی سێ سەهمی ئاوە سەهمێک وا ڕۆیشتووە سەهمێک وا هاتووە سەهمێکی تر وا ڕۆشتەوە یعنی چی پێتە لێمە مادەیەەکە ینی ڕیسایکە بڵە ینی ئەم مادەیە ئەکرێ جارێکی تر بەکاری بهێنرێتەوە لە چی نەک بەکاری بێت و بتۆ بۆ خواردن نا ینی معمل و کارگە ئەتوانێت جارێکی تر بی قوپێنێتەوە و مادەی لێ دروست کاتەوە نەک تۆ جارێکی تر بچی ئاوی تێکەی بیخۆیتەوە لە ژێر ئەم دەبانە ئەم دەبە ئاوانە لە ژێر یا کە سێگۆشەیەک هەیە بە کامیرە نابین لە بڕوا ناکەم ئەلێری ئەم سێگۆشەیە ئەم سێگۆشەیە تەماشایکی بە چاوی ڕوت ئەبینی تایدا نووسراوە ژمارە یەک ئەمەی کە لێرە لە نێو سێگۆشەکەدا ئەنووسێ ژمارەیەک ئەو ژمارەیەەکە ینی چی یعنی ئەبێ ئەم ژمارەیەەکە ببینی ئەگەر ئاو ئاوت کڕی ئاوت کڕی یان زەیتت کڕی یان شەربەتت کڕی یان شیرت کڕی ئەبێ لە نێو ئەو سێگۆشیە نووسراوێ ژمارەیەک ئەو کاتە ئەوە بە کەڵکی خواردنەوە دێ ئەگەر لە ژێر ئەمەدا سێگۆشەکە لە ناویان نووسرا بوو ژمارە دوو نابێ بۆ خواردنەوە بەکاربێنە ژمارە دوو بۆچی بەکارە هێنرێ ژمارە دوو بۆ شامپۆیە هەر شامپۆیەکت کڕی سێری ژێریکە سێ لە نەو سێگۆشەکەدا کە نووسراوە ئەمە قابلە بۆ جارێکی تر لە کارگەدا لی دروست بکرێتەوە مادەکە تێ نووسراوە ژمارە دوو ژمارە دوو بۆ شامپۆیە ژمارە دوو بۆ منەزیفاتە زاهی ئەوەی کە قابشتی پێشون بۆ هەندێک یاری مناڵانیشە ئەگەر نووسرا بوو ژمارە سێ ژمارە سێ زۆر بەزیانە ژمارە سێ قەت بۆ دوو نابێ و بۆ یەکیش نابێ ژمارە سێ نەوعە پلاستیکێکە بۆ چی بەکارەهێنرێ؟ ژمارە سێ نەوعە پلاستیکێکە بۆ بۆڕی زێرابەکان بەکارەهێنرێ ئەو جۆرە پیڤیسیانەیە کە بۆ زێراب ئەبێ بەکاری بێنی نابێ بیهێنی بۆ مادەی تر و بۆ بۆ خواردن و خواردنەوە ئەوشتانە بەکاری بێنی ئەگەر لە ژێری شتێکە کڕی ئەگە سیدیت کڕی نایلۆنێکە سیدی لە نێو پاکەتێکی قاوکێکی نایلۆنانە پلاستیک نییە پلاستیکەکەی سیدی لە نێو سێ گۆشتەکەیدا نووسراوە ژمارە چوار چی لێ هاات ینی ئەوە ئەوە گەشتە شتێکی تر دوور کەوتۆ لە خواردن و ئەوانە ئەبێ بە ژمارە چوار کە ئەو پاکەتی سیدیە هەندێک جار لەگەڵ نایلۆنی ڕەنگاو ڕنگ و نایلۆنی جلوبەرگیشە هەیە جۆجە ناچی قمیسێکە کڕی پانتۆڵێکە کڕی بۆتە کەنە علاگەیەکی خاوەن لۆگۆی ئەو کۆگایە ئەو نەوە نایلۆنە ملەوەە جوانانە ئەوەش هەر لە چوار دروست کراوە ئەو لە نێو سێ گۆشتەکەیدا ئەنووسرێت چوار کە ئەو بۆ ئەو شتانە بەکار ئەبێ بهێنرێ باشترین جۆرێک ئەبێ پێنج بێ ئەگەر سێری ناتوانم بانگەشە و ڕیکلام بۆ هیچ وڵاتی بکەم بەڵام لەبەر بەڵام نابێ بێڵێ زۆربەی ئەو وڵاتانی کەشتەکانیان دروستەکەن ئەگەر تۆ ئەگەر پلاستیکێکت کڕی بۆ قابێکی زەڵاتە ئەگە پلاستیکێکت کڕی بۆ ئاو خواردنەوە سێری ژێری کە ئەگەر پێنج بوو سێگۆشەکە لە نێویدا پێنج نووسرا بوو پێنج باشترین جۆرە بێزیانە بۆ لە سەرتاوە بۆ خواردن دروستکراوە لە سەرتاوە بۆ خواردن دروست کراوە ژمارە پێنجەکە یەک و دو سێ چوار بۆشتی ترە ژمارە شش ژمارە شش جۆرە کوپێکە لەم لە چێشتخانەی ماکدۆناالد دانرا جاران ئەمریکا لە ساڵی 1970ەوە 29 ساڵت منعی کردووە لە هەندێک بزانە گە چوویتە ماکدۆناالدۆنە جۆرێک لە کوپی پلاستیکەیە تایبەتە بە خۆی بەکە نەبێت تای بخرێتەوە لە وڵاتی گرتوەکانی ئەمریکاوە قەدەغا کراون جۆری حوت پۆڵێن نەکراوە ئەگە حوت لەسەر بینی زۆر خراپە حوت یعنی کۆمەڵە مادەی تێکەڵ کراوە شێوازەنە کەواتە لەسەر ئێمە پێویستە ئەگەر تووشی ئەم باچ بابەتە بووین ئەبێ و یەک ببینین زاهید کڕی ئەبێ دوو ببینی ئەگەر لێ شامپۆت کڕێ ئەبێ دوو بێ شتێک هەیە بۆ ژێر ئەرزە و بۆ بۆ ئەوانەی پیویسیە ئەبێ سێ ئەمانە بێ ئاگداری بی وەختی ئاگداری ئەمانە نەبوو تووشی گرفتی یەکجار گەورە دەبی بەڵام ئەسڵ وایە ئێمە هەر بەرەو کەلتوری شوشە بڕۆین دوورکەوینەوە لە پلاستیک لە خۆشمانەوە شت نەکڕین ئەنج یەک خاڵێکی یەکجار گرنگی ئاگداری بین شێ ناڵێ ئەمە دووە لە ئەو سێ گۆشتەکە وڵاتێک نانووسێ یەک کە ئەزانێ خەڵک ئەم هۆشیاری پێیا کرد بەگاڵتا ئەنووسێ جۆری دووە کە بێ بۆ زاهی بەکاربی ئەوەی کا بۆ یەک کۆڵە بۆ خواردنەوە بەکاری بێنە چێ ناڵە وڵاتێک واناکە تەندروستی خەڵک ئەپارێزین بەم شێوازەش ژینگە لە هەموو زیانەکانی پلاستیک ئەپارێزین مامسە دو پرسیارم لەسەرەوە بێ بەتێ ڕامان بۆ واقعی کوردستان ئایا ئێمە بە واقعی تووشی ئەو گرفتە بووینە کە ناومەلێنا شەڕی پلاستیک دەر هەر ئێمە نا کوردستان هیچ کوردستان عێراق وڵاتە عربەکان پێ دەڵم 25 ملیار علاگەی نایلۆن لە وڵاتێکا لە 22 وڵاتە بۆ ساڵێ بەکار بهێنرێ و کارەساتە وڵاتانی ئەفریقی وڵاتانی ئاسیە هەموو دنیا هەموو دنیا ئەمە لەسەر هۆشیاری هاوڵاتی لەگەڵ یاسا لەگەڵ تاقیگەگان ئەبێ ئەم مەسلەیە لە پێناوی پاراستنی تەندروستی خەڵکو و پاراستنی ژینگەی خۆمان و جیهان گشتی ئەبێ دوورکەوینەوە لە کەلتوری پلاستیک لە کۆتاییدا زۆر سپاسمان ساکە سپاسی بە ڕێزانەکەن کە بە دیارمانە دانیشن بە هیوای ئەوەی بتوانین کە پارێزگاری لە ژینگەمان بکەین بە دوورکەوتنەوەمان لە ماوەدە پلاسیککان تا ئەڵلقەیەکی